کاسێتی سێیەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی، یۆستاین گاردەر، وەرگێڕانی، هیوا محەمەد، دیوی یەکەم لە لاپەڕە پەنجا و شەشەوە. چارەنووس فاڵگر لە هەوڵی پێشبینی شتێکدایە کە لە ڕاستیدا شیاوی پێشبینی نییە. سۆفیا لە کاتی خوێندنەوەی داستانی دیمۆکریتۆسدا چاوی لەسەر سندووقی نامەکان هەڵنەگرتبوو، بەو جۆرەش بڕیاریدا تا بەردەرکی باخەکە بچێت. کاتێک دەرگای خانووەکەی کردەوە، پاکەتێکی بچووکی لەسەر پێپلیکانەی حەوشە بینی، کە ناوی خۆی لەسەر بوو. چۆن فریوی دابوو؟ ئەمڕۆ سۆفیا ئاگاداری سندوقی نامەکان بووە، فەیلەسوفەکە لە سوچێکەوە هاتۆتە ناو ماڵەوە و نامەکەی خستۆتە سەر قادرمەکان و چۆتەوە بۆ ناو دارستان. لە کوێوە دەیزانی کە سۆفیا ئەمڕۆ ئاگاداری سندوقەکەیە؟ پێدەچێت لە پەنجەرەکەدا چاوی پێی کەوتبێت. بەڵام باش بوو پێش لە گەڕانەوەی دایکی خۆی نامەکەی هەڵگرتەوە. سۆفیا گەڕایەوە بۆ هۆدەکەی خۆی لێواری نامەکە تەڕ بوو. دوو کونیشی تێدا بوو. ئەمە بۆچی وایە؟ چەند ڕۆژێک بوو باران نەباریبوو، نووسراوەیەکی بچووک لە ناو پاکەتەکەدا بوو ئەمەی تێدا نووسرابوو. تۆ بڕوات بە چارەنووس و بەخت هەیە؟ ئایا نەخۆشی سزادانی خوایە؟ چ هێزگەلێک کاریگەرییان لەسەر ڕەوتی مێژوو هەیە؟ ئایا ئەو بڕوای بە بەخت هەیە نەیدەزانی، بەڵام زۆر کەسی دەناسی کە بڕوایان پێی هەبوو. کچێک لە پۆلەکەی دابوو کە تاقیکردنەوەی بەختی ڕۆژنامەکانی دەخوێندەوە، کەسێک کە بڕوای بە خوێندنەوەی ئەستێرەکان هەیە، ئەڵبەت بڕواشی بە چارەنووس و بەخت هەیە. چونکە دڵبینەکان دەڵێن کە چۆنیەتی ئەستێرەکان لە ئاسماندا کاریگەری لەسەر ژیانی خەڵکانی سەر زەوی هەیە. ئەگەر پشیلەیەکی ڕەش لە سەر ڕێگەکەت ببینی، بە شوومی دادەنیت. کەواتە بڕوات بە بەخت و چارەنووس هەیە. هەروا کە بیری لەم شتانە دەکردەوە چەند نموونەیەکی تری چارەگە، چارەگەرایی، هاتە پێش چاوی. بۆ نموونە بۆچی خەڵک بە یەکتر دەڵێن بەرچاوی شووم نەکەوی؟ یا ژمارەی سێزدە شوومە. سۆفیا بیستبووی کە زۆرێک لە هوتێلەکان ژووری ژمارە سێزدەیان نییە. لەوانەیە هۆیەکەشی ئەوە بێ کە زۆربەی خەڵک، دۆگمانیست بن. دۆگمانیست چ وشەیەکی سەیر و سەمەرەیە. ئەگەر بڕوات بە مەسیح یا ئیسلام بێت، پێی دەڵێیت ئیمان و باوەڕ. بەڵام ئەگەر بڕوات بە ئەستێری بەخت و چارەنووس بێ، دەڵێن دۆگمانیست و کۆ پەرست. کێیە کە ئەو مافە بە خۆی دەبەخشێ کە بڕواکانی خەڵک بە دۆگما و کۆنەپەرستی بزانێت؟ سۆفیا لە شتێک دڵنیا بوو، دڵنیا بوو کە دیمۆکریتۆس بڕوای بە چارەنووس نەبووە. ئەو ماددەگەرا بوو. تەنیا ئەتۆمەکان و شوێنەکەیانی پێ قبوڵ دەکرا، سۆفیا هەوڵی دا بیر لە پرسیارەکانی تر بکاتەوە. ئایا نەخۆشی سزادانە لەلایەن خوداوە؟ بە دڵنیاییەوە ئەمڕۆ کەس بڕوای بەو وتەیە نییە. بەڵام هاتەوە یادی کە زۆرێک لە خەڵک بۆ ساڕێژبوونی نەخۆشیەکان بڕوایان بە پاڕانەوە و نزایە کەواتە ئەمانە تا ئەندازەیەک بڕوایان وایە کە تەندروستی مرۆڤەکان لە دەست خودایانە. پرسیاری سێیەم سەختتر بوو سۆفیا هەرگیز بیری لەوە نەکردبۆوە کە چ شتێک دەستی بەسەر ڕەوتی مێژوودا هەیە ئەگەر مێژوو لە دەستی مرۆڤدا نەبووبێت. ئەگەر خودایا چارەنووس کاریگەری لەسەر مێژوو دیار بوو، مرۆڤ چ دەورێکی هەیە؟ چی لە دەست دێت؟ فکری لە دەسهاتن سۆفیای خستە ئەندێشەوە بۆچی ڕێگە بەم فەیلەسوفە نهێنیە ئەدا بەو جۆرە خۆشارکیەی لەگەڵدا بکات؟ بۆچی سۆفیا ناتوانێت نامە بۆ ئەو بنووسێت؟ پێدەچێ ئەو کەسە ئەمشەو یا بەیانی پاکەتێکی گەورەی تر بخاتە ناو سندووقەکەوە. هەوڵی دا نامەیەک بنووسێت و بیخاتە ناو سندووقەکەوە بە خێرایی دەستی پێ کرد. نامە نووسین بۆ کەسێک کە هەرگیز نەیدیبوو زۆر ئەستەمە. تەنانەت نەیدەزانی ژنە یا پیاو. پیرە یا لاو، لەوانەیشە ئەو کەسە نهێنییە یەکێک لە ناسراوەکانی بێت. نووسی، زانای بەڕێز وانەی بە پێزی ئێوە لە ڕێگای نامەوە هۆی کاتێکی خۆشە بۆ من، بەڵام بۆ من خۆش نییە کە نازانم ئێوە کێن. هەر بۆیە داواکارم ناوی تەواوی خۆتان بنووسن. منیش لە لایەن خۆمەوە پێم خۆشە بانگهێشتی ئێوە بکەم بۆ خواردنی قاوە، ئەڵبەتە گەر ئێوە پێتان باش بێت. چ باشتر کاتێک بێت کە دایکم لە ماڵەوەیە. تکایە سەربەرزمان بکەن. دایکی من لە ڕۆژی دووشەمە تا ڕۆژی هەینی کاژمێر حەوت و نیوی بەیانی تاکو پێنجی ئێوارە لە فەرمانگەیە. منی شەو ڕۆژانە لە خوێندنگەم جگە لە پێنجشەمە کاژمێر دوو چارەک دەگەڕێمەوە بۆ ماڵ. قاوەیەکی زۆر باشیش دروست دەکەم. زۆر سپاس. قوتابی ژیری ئێوە، سۆفیا ئامۆند، سن، چواردە ساڵە. لە خواری نامەکەوە نووسی چاوەڕێی وەڵامم. سۆفیا هەستی کرد نامەیەکی زۆر نائاساییە، بەڵام نووسینی نامە بۆ کەسێکی نەناسراو سەختە. نامەکەی خستە ناو پاکەتێکی پەمەیی و لەسەری نووسی بۆ فەیلەسوف. کێشەکە ئەوە بوو نامەکە لە کوێ دابنێت کە دایکی نەیبینێت. دەبێت ڕاوەستێت دایکی بگەڕێتەوە بۆ ماڵ پاشان نامەکە بخاتە سندووقەکەوە. وابێت بەیانی زوو پێشەوەی کە ڕۆژنامە بهێنن سندووقەکە سەیر بکات. ئەگەر شەو نامەی بۆ نەهات نامەکە هەڵبگرێتەوە کە دایکی نەیبینێت. لەگەڵەوەدا کە شەوی پشووی هەفتە بوو سۆفیا چوو بۆ هۆدەکەی خۆی دایکی هەوڵیدا بە پیزا و فیلمی پۆلیسی سەرنجی ڕابکێشێت بەڵام سۆفیا وتی کە شەکەتە و دەیەوێت بچێتە سەر جێگەکەی و شت بخوێنێتەوە. کاتێک کە دایکی سەیری تەلەفزیۆنی دەکرد بە یەواشی نامەکەی برد و خستیە ناو سندوقەکەوە. دا دیار بوو دایکی دڵنیگەرانە. لە ڕۆژێکەوە سۆفیا باسی کەروێشک و کڵاوی سیحربازی کردبوو. بە جۆرێکی تر لەگەڵیدا هەڵسوکەوتی دەکرد و سۆفیا پێی خۆش نەبوو کە دڵی دایکی نیگەران کردووە. بەڵام چارەیەکیشی نەبوو. دەبوایە بچوایەتە سەرەوە و ئاگاداری سندووقەکە بوایە. دایکی لە کاژمێر یازدەدا هاتە سەرەوە کە سۆفیا لە بەردەم پەنجەرەکەدا دانیشتبوو و سەیری شەقامەکەی دەکرد. دایکی وتی، ئێستایش دانیشتووی و سەیری سندووقەکە دەکەیت؟ من بۆ هەر کوێ دڵم بخوازێت دەڕوانم. سۆفیا، بە ڕاستی وا دەزانم عاشق بووی، بەڵام ئەگەر چاوەڕێی نامەی ئەوی خۆ نیوە شەو نایهێنێت. سۆفیا چەندە لە باسی عەشق بێزار بوو، ڕقی لە عاشق بوون دەخواردەوە. بەڵام چارەی نەبوو دەبوایە دایکی هەروا بیری بکردایەتەوە. دایکی پرسیاری کرد، هەر ئەو کەسەیە کە دەربارەی کەروێشک و کڵاو قسەی بۆ کردووی، گرفتاری مادەی بێهۆشکەر نەبووی؟ سۆفیا بەڕاستی بەزەی بە دایکی دەهات بە دایکی داهات ئەم گەورانە جار جار زۆر کەم عەقڵن شێتیە هەر کەس کە فیکرەکانی ئەندازەیەک نائاساییە یاخود شێتیەتیە هەر کەس کە فیکرەکانی ئەندازەیەک نائاساییە زوو گومانی تێوەگلانی مادەی بێوەشکەری سەر بخەن بەو جۆرەش دڵی بەرایی نەدەهات دایکی دڵنیگەران بمێنێتەوە سۆفیا وتی دایە من بەڵێنت پێدەم بۆ هەمیشە کە نزیکی ئەو شتانە نەبمەوە ئەویش خەریکی نیە بەڵام زۆر ئیشتیای لە فەلسەفەیە لە تۆ گەورەترە؟ سۆفیا سەری بەرز کردەوە هاوتەمەنی خۆتە؟ سۆفیا سەری بزواند هەر جۆرێک بێ زۆر پیاوێکی ئێسک سوکە بەڵام باشترە ئێستا بخەوی. بەڵام سۆفیا لەبەر پەنجەرەکەدا دانیشت، دەڵێیت سەد کاتژمێر درێژەی کێشاوە. ئیتر بە سەختی دەیتوانی چاوەکانی هەڵبێنێت، کاتژمێریەکی پاش نیوە شەو بوو. کاتێک دەیویست بچێت بخەوێت، لەناکاو چاوی بە سێبەرێک کەوت کە لە دارستانەکەوە هاتە دەر. دنیا تاریک بوو. بەو جۆرەش دەیتوانی قەیافەی مرۆڤێک دیاری بکا، باڵای پیاوێک بوو. بە بڕوای سۆفیا بە تەمەن بوو، بە دڵنیاییەوە هاوتەمەنی خۆی نەبوو. کڵاوێکی لەسەر دابوو. سۆفیا دڵنیا بوو کە پیاوەکە چاوی بەسەر نهۆمی سەرەوە داگێڕا، کاتێک ژوورەکەی سۆفیا تاریک بوو، ڕاستەوخۆ چوو بۆ لای سندووقەکە و پاکەتێکی گەورەی خستە ناوی. لەو کاتەدا کە نامەکەی دەخستە ناو سندووقەکە، چاوی بە نامەکەی سۆفیا کەوت. دەستی درێژ کرد و هەڵیگرت و بێ وەستان بەرەو دارستانەکە هەڵات. بە پەلە لە ناو دار و درەختەکاندا ون بوو. دڵی سۆفیا بە خێرایی لێی ئەدا سەرەتا ویستی بە دوایدا ڕاکات بەڵام بیری کردەوە کە جلی خەوی لە بەردایە و بوێری ئەوەشی نەبوو بەو نیوەشەوە بە دوای پیاوێکی نەناسراودا بڕوات. بەڵام دەبوایە نامەکەی بهێنایە. دوای چەند خولەکێک بە هێمنی لە قادرمەکانەوە هاتە خوار و دەرگاکەی کردەوە. چوو بۆ لای سندوقی نامەکان و بە خێرایی هاتەوە بۆ ژوورەکەی خۆی. بە هەناسە بڕکێ لەسەر قەنەفەکە دانیشت، دوای چەند خولەکێک کە ماڵەکە هێور بووەوە نامەکەی کردەوە و دەستی کرد بە خوێندنەوەی دەیزانی کە ئەمە وەڵامی نامەکەی خۆی نییە. وەڵامەکەی لە بەیانی زووتر نەدەگەیشت. چارەنووس. سۆفیای خۆشەویست بەیانیت باش. بۆ ئەوەی کە فکرێکی خراپ بە مێشکدا نێت، دەبێت دڵنیات بکەمەوە کە تۆ نابێت سیخوڕی من بکەیت. ئێمە ڕۆژ ڕۆژێک یەکتر دەبینین. بەڵام کات و شوێنەکەی من هەڵیدەبژێرم. ئەمە وتەی کۆتاییە و تۆش ناتەوێت نافەرمانی بکەیت. بگەڕێینەوە بۆ لای زاناکان، ئاگادار بوویت ئەوان چۆن هەوڵی خۆیان دا بۆ گۆڕانکارییەکانی سروشت وەڵامێک بدۆزنەوە. بەڵام بیرە کۆنەپەرستەکان لە ئاستی تریشدا دەبوایە لادرانایە. ئەم بڕوایانە لە باسی نەخۆشی و ڕووداوە کۆمەڵایەتی و ڕامیارییەکاندا بەدی دەکرا. یۆنانیەکان لەم دوو باسەدا زۆر سەرسەختانە بڕوایان بە چارەنووس هەبوو. بڕوابوون بە چارەنووس بەو واتایە کە هەرچی ڕوودەدات لەوەوە پێش داندراوە، واتە لەوەو پێش داندراوە. ئەم بڕوایە نەک لە مێژوودا بەڵکو لە دەورانی ئێمەشدا لە هەموو دنیادا برەوی هەبووەو هەیە. بۆ نموونە لە وڵاتانی باکوور لە ئەفسانە ئایسلەندیەکانی ئێدادا بڕوایەکی پتەو بە، لاگ ناردن یا بە چارەنووس دەبینرا. هەروەها لە یۆنانی کۆندا و چەند بەشێکی تری جیهان خەڵک بڕوایان وابوو کە چارەنووسیان لە زمانی دڵبین و غەیب گۆکانەوە دەبیستن. بە واتایەکی تر کەسێک یا وڵاتێکی بە شێوازی جۆراوجۆر پێشبینی دەکرد. ئێستاش زۆرن ئەو کەسانەی کە بڕوایان بە بەخت و چارەنووسی خۆیان هەیە و پێشبینی کات دەکەن. بۆ نموونە کاتێک پیاڵەی قاوەکان بەتاڵ دەبێتەوە و تەنیا تۆزێک لە بنکیدا دەمێنێت، ئەم کەسانە هێزی بیر و فکری خۆیان دەخەنە کار و وێنەیەک دیاری دەکەن، ئەگەر وێنەی ئۆتۆمبێلێک بێ، بەو مانایە کەسێک کە قاوەکەی خواردووەتەوە دەچێت بۆ سەفەرێکی دوور و درێژ. بەم جۆرە فاڵگر لە هەوڵی پێشبینی شتێکدایە کە پێشبینی ناکرێت، ئەمە تایبەتمەندی هەر پێش بینیەکە بۆیە کاتێک تۆ شتێک دەبینی ئەوەندە تار و نادیارە کە وتەکانی فاڵگرەکان ڕەت ناکرێتەوە کە سەیری ئاسمان دەکەین کۆمەڵێک ئەستێرەی جۆراوجۆر دەدرەوشێنەوە لەگەڵ ئەوەشدا بە درێژایی زەمان زۆریەک لە خەڵک بڕوایان وایە کە ئەستێرەکان دەتوانن دەربارەی ژیانی سەر زەوی شتانێکمان پێ بڵێن یۆنانییە باستانییەکان پێیان وابوو دەتوانن سەبارەت بە چارەنووسی خۆیان لەگەڵ غەیبزانی پەرستگەی دۆلفی پرسوڕا بکەن. ئاپۆلۆن واتە خودای غەیبزان لە ڕێگەی کاهینی خۆیەوە بە ناوی پوتیا قسەی دەکرد. کاهینەکە لەسەر سەکۆیەک دادەنیشت کە لەسەر چاڵێک بنیات نرابوو و هەڵمێکی بێهۆشکەر لە چاڵەکەوە دەهاتە دەر کە پوتیا لەسەرخۆ دەچوو و دەبوو بە وتەبێژی ئاپۆلۆن. کەسانێک کە دەچوون بۆ دۆلفی پرسیارەکانی خۆیان ئەدایە دەستی کاینەکانی ئەم ژنە غەیبزانە و ئەوانیش پرسیارەکانیان بۆ پوتیا دەنارد وەڵامەکانی ئەوەندە نادیار و لێڵ بوو کە کاینەکان شییان دەکردەوە خەڵک بەم شێوازە بەهرەیان لە توانای ئاپۆلۆن وەردەگرد و وەردەگرت و پێیان وابوو ئەو هەموو شتێک دەزانێت تەنانەت ئاگاداری داهاتوویشە. زۆربەی فەرمانبەدەستەکان بە بێ پرسی غەیبزانی دۆلفی نەیاندەوێرا بچنە شەڕەوە یا هەنگاوێکی گرنگ هەڵگرن. بەم جۆرە کاینەکانی ئاپۆلۆن بوونە ڕاوێشکار و ڕامیاری وڵات. ئەمانە کەسانێک بوون کە خەڵک و وڵاتیان بە باشی دەناسی. لەسەر دەرگای پەرستگاکەی دۆلفی ئەم درووشمە نووسرابوو، خۆت بناسە. ئەمە ئاگادارکردنەوەیەک بوو بۆ ئەو کەسانەی دێن بۆ چاوپێکەوتن. مرۆڤ نابێت بە خێرایی بڕیار بدا کە ژیان بوونێکی کاتیی نییە، هیچ کەس ناتوانێت لە چنگاڵی بەخت و چارەنووس ڕزگاری بێت. یۆنانییەکان داستانگەلێکی زۆریان دەربارەی ئەو کەسانە هەبوو کە گرفتاری چنگاڵی چارەنووس دەبن. بەرە بەرە لە زەماندا شانۆی تراژیدیا دەربارەی ئەم کەسانە دەنووسرایەوە. ناودارترینی ئەم شانۆنامانە تراژیدیای ئێدیپۆسی شەهریارە مێژووی چارەسەرکردنی نەخۆشی. بەڵام چارەنووس تەنیا کاریگەری لەسەر ژیانی مرۆڤ نییە. یۆنانیەکان لەو باوەڕەدا بوون تەنانەت مێژووی جیهان لە ژێر فەرمانی چارەنووسدایە و خوداکان دەتوانن بەدەست تێوەردانی خۆیان سەرەنجامی شەڕەکان بگۆڕن. ئەمڕۆکەیش زۆربەی خەڵک بڕوایان وایە کە خودا یاخود هێزە نهێنیەکان ڕەوتی چارەنووسی مێژوو دادەڕێژن. لە کاتێکدا کە زاناکانی یۆنان هەوڵیانەدا بۆچوونێکی سروشتی بۆ ڕووداوە سروشتیەکان بدۆزنەوە. مێژوو نووسەکانیش هەوڵیانەدا پێناسەگەلێکی سروشتی بۆ ڕووداوە مێژوویەکان وەدۆزن. لەوە بەدواوە شکستەکانی ناوشەڕ بەسەر تۆڵەسەندنەوەی خوداکاندا نەدەنرا و ئەمە چیتر پێناسەیەکی گونجاو بۆ مێژوونووسان نەبوو. ناودارترین مێژوونووسی یۆنان هیرۆدۆت، چوار سەد و هەشتا و چوار بۆ چوار سەد و بیست و چوار ی پێش زایین، و تۆکۆدیس یا تۆسیدید بوون، چوار سەد و شەست بۆ چوار سەد و دە ی پێش زایین. تەنانەت یۆنانیەکانی ئەو کاتە دەرکەوتنی نەخۆشیەکانیان بۆ باسی خوداکان دەگەڕاندەوە. لە لایەکی ترەوە گەر خەڵک قوربانی و نەزری باشیان بکردایە خوداکان دەیانتوانی دووبارە تەندروستیان بۆ بگەڕێننەوە. ئەم بۆچوونە تەنیا لە ناو یۆنانیەکاندا نەبوو. پێش لە سەرکەوتنی پزیشکی نوێ زۆربەی خەڵک وایان دەزانی نەخۆشی دەگەڕێتەوە بۆ هۆیەکی لە سەروو سروشتەوە. بۆ نموونە وشەی ئەنفلۆنزا لە ڕاستیدا بە واتای کارتێکردنی شوومی ئەستێرەکانە. تەنانەت ئەمڕۆش کەسانێک هەن کە زۆر نەخۆشی وەکوو ئایدز بە سزای خودا دەزانن. زۆر کەس بڕوایان وایە کە نەخۆشییەکان تەنیا بە یارمەتی هێزە سەروو سروشتییەکان چارەسەر دەبێت. هاوکات لەگەڵ ڕێبازە نوێیە فەلسەفییەکاندا زانستی پزیشکیش لە وڵاتەدا پەیدا بوو. پزیشکەکان هەوڵیاندا بۆ دۆزینەوەی هۆی نەخۆشییەکان و تەندروستی وەڵامی سروشتی پەیدا بکەن. دەڵێن پایەدانەری زانستی پزیشکی یۆنان بوقرات بوو. هیپۆکراتس کە لە دەوری چوار سەد و شەست ی پێش زایین لە دورگەی کوس ژیاوە. بە پێی زانستی پزیشکی بوقرات، شێوازی یەکسانبوون و بە پاکی ژیانکردن باشترین و پێویسترین ڕێگەی پێشگرتنە لە نەخۆشیەکان. تەندروستی بارودۆخێکی ئاساییە، بەڵام کاتێک نەخۆشی هات نیشانەی ئەوەیە کە سروشت بە هۆی نەبوونی خۆڕاگری جەستەیی یا دەروونی لە هێڵی خۆی دەچێتە دەرەوە بۆ پاراستنی تەندروستی دەبێت یەکسانی و نێوەندبوون بکرێتە بەرنامە. ڕۆحی تەندروست لە جەستەی تەندروستدایە. ئەمڕۆ باس زۆر لە هەڵسوکەوتی پزیشکی دەکرێت. مەبەست ئەوەیە کە پزیشکەکان لەسەر بنەمای دروستی کرداری هەڵسوکەوت بکەن. واتە لەسەر بنەمای دروستی کرداری هەڵسوکەوت بکەن. بۆ نموونە پزیشک ڕێکەی پێنادرێت بۆ مرۆڤی تەندروست مادەی بێوەشکەر دابنێت. پزیشک دەبێ نهێنیە پزیشکیەکان لای کەس نەدرکێنێت بە واتای کە ناتوانێت ئەو باسانە کە نەخۆش کردویەتی دەریبخات. ئەم بیرۆکانە هەموویان لە لایەن بوقراتەوە دامەزراوە و ئەو داوای لە فێرکارەکانی خۆی دەکرد سوێند بخۆن بەم شێوازە. من لە یاسای چۆنیەتی خواردن پەیڕەوی دەکەم کە لەسەر بنەمای توانایی و دادپەروەری بۆ نەخۆشەکانم باشی دەزانم. لەو شتەی کە خراپ و زیان بەخشە دووری دەکەم بە هیچ کەسێک تەنانەت ئەگەر خۆیشی خوازیار بێ دەوای کوشندە نادەم و هەرگیز دەرمانی بەو جۆرە بە هیچ کەس نادەم هەروەها کەرەستەی لەبار بردنی مناڵ بە ژنان نادەم کاتێک دەچمە ناو خانوویەک مەبەستم تیمار کردنی نەخۆشە هەرگیز لە ڕووی زانینەوە ئازار و ئێش ناگەیەنم لە تیمار کردنی ژن و پیاو ئەسیر و ئازاد خۆم قوتار ناکەم. ئەو شتانەی کە لە باسی کارەکەمەوە دەیبینم یا دەیبیستم کە نابێت بگوترێت باس ناکەم، ئەگەر سوێندەکەم نەشکێنم شیاوی ژیانم و هونەرەکەی خۆم دەخەمە کار تاکو بەردەوام جێی ڕێزی خەڵک بم بەڵام ئەگەر سوێندەکەم بشکێنم پێچەوانەی ئەمە بۆ من شیاو بێت. بەیانی سۆفیا لەناکاو لە خەون بێدار بوو خودی فەیلەسوفەکە بوو کە شەوی پێشوو هاتبووە دەرگای ماڵەوە یاخود سۆفیا خەوی دیوە دەستی برد بۆ ژێر سەرینەکە بەڵێ ڕاست بوو نامەکەی دوێ شەوی لێبوو کەواتە خەو نەبووە گومانی نەبوو کە فەیلەسوفەکەی دیوە. سەرەڕای ئەوە دیبووی کە نامەکەی ئەوی هەڵگرت و ڕۆیشت. لەسەر عەرزی ژوورەکەی دانیشت و تەواوی لاپەڕەکانی لە ژێر قاڵییەکەی هێنایە دەر. شتێکی تری لە نزیک دیوارەکە چاو پێکەوت شتێکی بە ڕەنگی سوور لە ملپێچ دەچوو. سۆفیا خۆی درێژ کرد و لە ژێر تەختەکەدا ملپێچە سوورەکەی دەرکێشا، بێشک ملپێچەکە هی خۆی نەبوو. بە وردی سەیری مل پێچەکەی کرد شتێکی زۆر سەیری دی لە سەر مل پێچەکە نوسرابوو هێلدە هێلدە هێلدە کێیە چۆن دەکرێت بۆ دوو جار ئەم ناوە بکەوێتە لای ئەو سوقرات هەر کەس بزانێ کە نەزانە لە هەموو کەس زاناترە. سۆفیا جلوبەرگی هاوینەی لەبەر کرد و بەپەلە چوو بۆ چێشخانە. دایکی لە پەنای کورسیەکەدا وەستابوو، سۆفیا بڕیاریدا دەربارەی ملپێچە هاوریشمیەکە هیچ بە دایکی نەڵێت. پرسیاری کرد ڕۆژنامەت هێناوە؟ دەکرێت تۆ بیهێنی؟ سۆفیا بە خێرایی چووە دەر چوو بۆ لای سندوقی نامەکان هیچ شتێکی بێجگە لە ڕۆژنامە لەوێدا نەبوو بیری کردەوە کە بەم زوانە نابێت چاوەڕوانی وەڵام بێت لە لاپەڕەی یەکەمی ڕۆژنامەکەدا باسێکی دەربارەی گوردانی نەرویجی نەتەوە یەکگرتووەکانی لە لوبناندا تێدابوو. لەسەر پاکەتەکەی باوکی هێڵدە ئەوەی نووسیبوو، بەڵام پولەکەی نەرویجی بوو. لەوانەیە سەربازە نەرویجییەکانی نەتەوە یەکگرتووەکان فەرمانگەیەکی تایبەتیان هەبێت. کاتێک گەڕایەوە بۆ لای دایکی وتی، حەزت زۆر لە ڕۆژنامەیە. ئەو ڕۆژە دایکی چیتر دەربارەی سندوقی نامەکان و شتی تر نەدوا. کاتێک بۆ کڕینی شت چوو بۆ بازاڕ، سۆفیا نامەی چارەنووسەکەی هەڵگرت و چوو بۆ حەشارگەکەی. بە تێڕامانەوە پاکەتێکی سپی بچووکی لە پاڵ پاکەتی نامەکانی زانەکەدا دۆزییە و سۆفیا دڵنیا بوو کە خۆی ئەوەی لەوێدا دانەناوە. لێواری ئەم نامەیەش تەڕ بوو. دیسانەوە دوو کونی تێدا بوو دروست وەکو پاکەتەکەی دوێنێ. کەواتە هاتۆتە ئێرەش. ئەم پیاوە ئاگاداری حەشارگە نهێنیەکەی ئەویش هەیە. پاکەتەکە بۆ تەڕە. ئەم پرسیارانە سۆفیای تووشی سەرگێژە کرد و پاکەتەکەی کردەوە و دەستی کرد بە خوێندنەوەی. سۆفیای خۆشەویست، نامەکەتم بە زەوق و تۆزێکیش بەداخەوە خوێندەوە. دەربارەی بانگهێشتەکەت بەداخەوە نائومێدت دەکەم. ئێمە ڕۆژێک یەکتر دەبینین، بەڵام من خۆم لەوانەیە بەم زووانە نەتوانم بێم بۆ پێچی کاپیتان. دەبێت ئەوەش بڵێم کە لەمە بە دواوە ناتوانم نامەکان خۆم بیگەیەنم چونکە ئەم کارە لە داهاتوودا بێ مەترسی نییە بۆیە لە ئێستا بە دواوە نامەکان بە نامەبەرە بچووکەکەمدا دەنێرم ئەو نامەکان ڕاستەوخۆ دەیەنێتە ناو حەشارگەکەت تۆیش دەتوانیت هەر کاتێک بتەوێت پەیوەندیم پێوە بکەی ئەگەر ویستت دەتوانیت نامەکەیت بخەیتە پاکەتێکی پەمەیی و لەتێک شیرینی یا کڵۆیەک قەندی لەسەر دانیت ئەو دەیدۆزێتەوە و ڕاستەوخۆ دەیگەیەنێتە دەستم. کۆتایی. ئەگەر لە شوێنێک ملپێچێکی سووری ئاوریشمت دۆزیەوە تکایە لای خۆت هەڵیبگرە. شتێ تایبەتی مرۆڤ یا شتی تایبەتی مرۆڤ زۆر جار تێکەڵ دەبێت. بە تایبەتی لە شوێنێکی وەکو خوێندنگە و هەتا دوایی ئەمە فێرگەی تۆیە. پاشکۆ، ڕەتکردنەوەی بانگێشتی کچێکی لاو بۆ خواردنی قاوە خۆش نییە، بەڵام زۆر جار پێویستە. خۆشەویستت، ئەلبێرتۆ کناکس. نزیکەی پانزە ساڵ لە تەمەنی سۆفیا دەگوزەرا. لەم تەمەنە کورتەدا لانیکەم لە جەژنی سەری ساڵ یا لەدایکبوونی خۆیدا نامەی زۆری بەدەست گەیشتبوو. بەڵام ئەمە سەیرترین نامەیەک بوو کە تاکو ئێستا بە دەستی گەیشتووە، پوولی نەبوو. تەنانەت نەخرابووە سندووقی نامەکان. ڕاستەوخۆ گەیەنرابووە حەشارگە زۆر نهێنیەکەی خۆی. لە سووچی پەرژینە کۆنەکەدا تەڕبوونی پاکەتەکە، ئەویش لەم هەوای بەهارەدا زۆر سەیر و سەمەرە بوو. بەڵام لە هەمووی سەیرتر ملپێچە هاوریشمیەکە بوو. ئەڵبەت فەیلەسوفەکە فێرکارێکی تریشی هەیە. بەڵێ هەر ئەوەیە. ئەو فێرکارەش ملپێچە هاوریشمەکەی لێ گوم بووە. ئەمە ڕاستە. بەڵام ئە ملپێچە چۆن هاتۆتە ژێر تەختەکەی سۆفیا و ئالبێرتۆ کناکس چ جۆرە ناوێکە؟ بەڵام شتێک ڕوون بۆوە پەیوەندی نێوان فەیلەسوفەکە و هێڵدە، مۆلێر کناگ، بەڵام بۆچی باوکی هێڵدە ناونیشانی کچی خۆی لێ تێکچووە؟ لەمە هیچ تێ نەدەگەیشت. سۆفیا ماوەیەک ڕاکشا و بیری کردەوە کە چ پەیوەندییەک لە نێوان ئەو و هێڵدادا هەیە. فیکری بە هیچ شوێنێک نەدەگەیشت. فەیلەسووف نووسیبووی کە ڕۆژێک یەکتر دەبینین، لەوانەیە هێڵدەش هێڵدەش ببینیت. سەیرێکی پشتی نامەکەی کرد، چەند ڕستەیەکیش لە پشتەوە نووسرابوو. ئایا هەستی شەرم کردن ئاساییە؟ ئایا هەر کەس بزانێ کە نەزانە لە هەموو کەس زاناترە؟ تێگەیشتنی ڕاستەقینە لە دەروونەوە هەڵدەقوڵێت. هەر کەس بزانێت کە ڕاست چییە، تووشی ناڕاستی نابێت. سۆفیا دەیزانی کە پێشەکییە کورتەکان و پاکەتە سپییەکانی پێشەکیی نامەیەکی گەورەیە. لەناکاو فکرێک بە مێشکیدا هات، ئەگەر ڕاست بێ کە نامەبەرێک بێت بۆ حەشارگە و پاکەتە قاوەییەکە بهێنێت، دەتوانێت چاوەڕێی بێت. کاتێک کە هات پێشی پێ بگرێت، بەڵکو شتێکی زۆرتری دەربارەی فەیلەسوف دەست بکەوێت. نامەکە باسی نامەبەرێکی بچووکی تێدا بوو، لەوانەیە منداڵ بێت. ئایا هەستی شەرمکردن ئاساییە؟ سۆفیا دەیزانی کە وشەی شەرم وشەی کتێبی خەجاڵەت کێشان و کەم ڕووییە. بۆ نموونە مرۆڤی ڕووت هەست بە شەرم دەکا. بەڵام ئایا شەرم لە ڕووتی شتێکی ئاساییە؟ بیری کردەوە گەر شتێک لە سروشتەوە بێ دەبێ بۆ هەمووان بێ. لە زۆربەی لە شوێنەکانی دونیا ڕووت بوون زۆر ئاساییە. کەواتە کۆمەڵگایە بڕیار دەدا کە من و تۆ دەتوانین چی بکەین و چی نەکەین. کاتێک کە دایەگەورەی سۆفیا لاو بوو بە دڵنیاییەوە نەیدەتوانی بە سنگی ڕووتەوە لە بەرهەتاودا دابنیشێت، بەڵام ئەم ڕۆژانە زۆر کەس ئەمە بە شتێکی ئاسایی دەزانن. هەرچەندە ئێستا لە زۆریەک لە وڵاتەکان قەدەغەیە، پرسیاری لە خۆی کرد ئەمە چ پەیوەندیەکی بە فەلسەفەوە هەیە؟ ڕستەی دووەم دەیوت هەر کەس بزانێ کە نەزانە لە هەموو کەس زاناترە. زاناتر لە کێ؟ ئەگەر مەبەستی فەیلەسوف ئەوە بێ کە هەر کەس وابزانێ کە هەموو شتێکی ئەم زەوی و ئاسمانە نازانێت زاناترە لە کەسێک کە تا ڕادەیەک دەزانێت بەڵام وا دەزانێت زۆر زانایە. لەمەدا هیچ شکی تێدا نیە. ئەڵبەت سۆفیا تا ئێستا فیکری لەم باسە نەکردبووەوە، بەڵام ئێستا هەرچی بیری دەکردەوە، ڕوونتر بۆی دەردکەوت یا ڕوونتر بۆی دەردەکەوت کە زانینی نەزانییەکان جۆرێک زانستە. ناعاقڵانەترین کار ئەوەیە کە دەربارەی شتێک هیچ نازانین بەڵام بە شێوازی هەڵسوکەوت بەڵام بە شێوازێک هەڵسوکەوت بکەین کە دەڵێیت هەموو شتێک دەزانین. ڕستەی کۆتایی دەربارەی هەڵقوڵانی چاوی ڕاستەقینەیە لە دەرووندا. بەڵام مەگەر زانیارییەکانی ئێمە هەموویان لە دەرەوە بۆ مێشکمان نایەت؟ لە لایەکی ترەوە سۆفیا شتانێکی دەهاتەوە یاد کە دایکی یا مامۆستاکانی پۆلەکەی هەوڵیانەدا شتێک کە ئەو ئارەزووی لێی نەبووە فێری بکەن. ئەگەر بە ڕاستی شتێک فێر بووبێت، ئەوە لە کاتێکدا بووە کە بە ڕەزامەندی خۆی بەشدار بووە. زۆر جار لە ناکاو شتێک تێگەیشتبوو کە لەو پێش هەرگیز نەئەچووە مێشکی. لەوانەیە مەبەستی خەڵک لە چاوی بینینی ڕاستەقینە هەر ئەوانە بێت. زۆر باشە. سۆفیا هەستی کرد سەبارەت بەم پرسیارە باش چۆتە پێش، بەڵام باسی کۆتایی ئەوەندە سەیر بوو کە خستیە پێکەنین، هەر کەس بزانێت کە ڕاست چییە تووشی ناڕاستی نابێت. ئایا مانای ئەو وتەیە ئەوە نییە کە دزەکان چونکە باش و خراپی خۆیان نازانن دزی لە بانکەکان دەکەن؟ سۆفیا ئەمەی وەرنەدەگرت. بە پێچەوانەوە بە بڕوای ئەو، هەم منداڵان و هەم گەورەکان کاری ناعاقڵانە دەکەن. لە پاشان پەشیمان دەبنەوە. دروست بەو هۆیەوەیە کە لە ڕووی نەزانییەوە ئەو کارانە ئەنجام ئەدەن. سۆفیا هەروەها لە حەشارگەکەی دانیشتبوو و بیری دەکردەوە، دەنگی خشپەخشپی لە ناو دارە وشکەکانی سووچی پەرژینەکەی بەرگوێ کەوت. لەوانەیە نامەبەرەکە بێت. دڵی بە توندی لێیەدا دەنگەکە نزیکتر بۆوە، دەڵیت حەیوانێک کەناسە دەکێشێت. دوای چەند چرکەیەک سەگێکی گەورە خۆی کێشایە ناو حەشارگەکە پاکەتێکی گەورەی قاوەیی بەدەمەوە بوو خستیە بەردەمی سۆفیا ئەوەندە بە خێرایی ڕوویدا کە سۆفیا فریای هیچ کردەوەیەک نەکەوت دوای چەند چرکەیەک پاکەتەکەی بەدەستەوە بوو دانیشتبوو سەگەکە لە ناو دارستانەکەدا گوم بوو